خەڵکانی دیکەت خۆش بوێت. خۆشەویستی کەسانی دیکە دوای خۆشەویستی خۆت دووهەمین بازدانە بۆ باوەڕبەخۆبوونت. باوەڕبەخۆبوون لە خۆتدا بەهێز بکە. هەموو مرۆڤەکانی سەر زەویت خۆش بوێت. حەزرەتی عیسا ئەفەرموێ، دوژمنەکەت خۆش بوێ. لەوانەیە وەرگرتنی ئەم بابەتە سەرەتا بۆت ئاسان نەبێ. تۆ بە ئاسانی ئەتوانی ئەو کەسانەت خۆش بوێ کە باش و بەسوودن. تەنانەت لە بەرامبەریاندا پڕ بیت لە ئەوین بەڵام بۆت ئاسان نیە کە مرۆڤ خراپ و نێگەتیڤەکانت خۆش بوێ چۆن ئەکرێ ئەو کەسانەت خۆش بوێ گرنگ ئەوەیە کە پێش هەموو شتێک کەسەکان تەنیا لەبەر ئەوەی مرۆڤن خۆشت بوێن نەک بە ڕەچاو کردنی ڕەفتاریان ئەگەر وەک دروستکراوێکی خوایی سەیری ئەم دنیایە بکەیت لە هەر شتێکدا نیشانەیەکی خوا ببینی هەموو شتێک و هەموو کەسێکت خۆش ئەوێت هەر وەک سەعدی ئەڵێ لە جیهاندا بۆیە شادم کە جیهان بەوەوە شادە هەموو دونیام خۆش ئەوێ چوون هەموو دونیا هی ئەوە. بە تایبەت مرۆڤەکانت خۆش ئەوێ کە شاکاری خوان و لە هەموویاندا ڕۆحی خوا بوونی هەیە. ئەگەر کەسێک هەڵێ ئەکات یان تاوانێک ئەنجام ئەدا ئەوەی ئەبێ لۆمە بکرێت ئەو هەڵە و تاوانەیە نەک بوونی مرۆڤی ئەو کەسە. لە باتی ئەوەی لە مرۆڤەکان بێزار بیت لە تاوان بێزار ببە. دوو پێشنیاز. بۆ ئەوەی بتوانی هەموو مرۆڤەکانت خۆش بوێ دوو پێشنیارم هەیە بۆت. یەکەم. ئەوەی بزانە کە خراپترین مرۆڤی ئەم زەویەش تایبەتمەندی باشیشیان تێدا هەیە. جینایەتکارەکانی مێژوو لە هەندێ بابەتدا نموونەی پیاوی مەزن بوون. هەوڵ بدە لەو خراپترین کەسانەی کە ئەیانناسی پێنج تایبەتمەندی باش بدۆزەرەوە، ئەگەر یەک تایبەتمەندی باشیشت لە هەر کەسێکدا دیتەوە خۆشت بوێ. ئەگەر بتەوێ تایبەتمەندیە باشەکانی ئەو کەسانە بدۆزیتەوە ئەوا ئەتوانی دووەم ئەوەی دەیکەی بۆ ئەو کەسانە بپاڕێرەوە لە خوا داوا بکە ڕێنواییان بکات و پاڕانەوەی چاکە بۆ خەڵکی تر هەم خۆشەویستی خەڵکمان لا زیاد ئەکات و هەم ئەو پاڕانەوەیە باشە بۆ خۆمان ئەگەڕێتەوە لەوانەشە پاڕانەوەکە جێ بگرێت و ئەو کەسانەش بێننە ڕێزی ئەوانەی کە لە دڵەوە خۆشت ئەوێن. ئەم بەشەش بە کۆتا هات.